چارلز داروین دانەری بیردۆزەی گۆڕەندام بە هۆی سروشت بژارەوە لە دووی شوباتی 1970 ی زینی لە شاری شرۆزبێری ئینگلترا لەدایک بووە هەمان ڕۆژی لەدایکبوونی ئەبراهام لنکۆلنە لە شانزە ساڵیدا خۆی گەیاندا زانکۆی ئەدەمبەرا بۆ پزیشکی خوێندن بەڵام پزیشکی و توێکاری دوو ڕشتەی بەکەی نەبوون لای لەبەر ئەوە خۆی گواستەوە بۆ زانکۆی کامبۆرج بۆ لاهوت خوێندن سواری و ڕاوشکاریش لەو لاوە کەوتبووە خولیای و بیری لەوە دەکردەوە کە ئەم وەرزشکاریانە زۆر خۆشتر و گونجاوترن لە خوێندنەکە بۆی. لەبەر ئەوە زۆر تکای لە یەکێ لە ئوستادەکانی کرد کە بە سروشتگەرێک دایبنێت لەو گەشتە دۆزگەرییەی کە نیاز وابوو کەشتی بیگڵ پێی هەستێت. باوکی ئیتر حەزی لەو ئارەزووەی بەربوو، چونکە هەستی بەوە دەکرد کە ئەم گەشتە کوڕەکەی سەرقاڵ دەکات و ئیدی بیر لە خوێندن ناکاتەوە. بەڵام هەرچۆنێک بوو باوکی ڕێی نەگرت. ئەم گەشتەی سەلماندی کە بە گرنگترین و چێنراوترین گەشتی ئۆقیانووسی دادەنرێ کە سوودی بووبێت لە مێژووی زانستدا. ساڵی هەزار و هەشت سەد و سی و یەک ی زەینی بە کەشتی دەریای تەی کرد. ئەو دەمە دەروین بیست و دوو ساڵان بوو. لە ماوەی پێنج ساڵدا کەشتیەکە بە جیهاندا سوڕایەوە. لە سەرەتادا خۆی گەیاندە ڕۆخەکانی ئەمریکای باشوور و پاشان ڕووی کردە ئۆقیانووسی هێمن و هەندێک لە لەندەکانی، ئینجا سەری دا لە چەند لەندێکی ئۆقیانووسی هیندی و پاشان بەرەو باشووری ئۆقیانووسی ئەتڵەسی کشا. داروین لەو گەشتەیدا زۆر بە هاژ و سەیرەوە سروشتی دەبینی. دیدەنی ئەو خێڵانەی کرد کە لە ژیانێکی سەرەتاییدا گوزەرانیان دەکرد. زۆر شتی نوێی لێ دۆزینەوە. هەروەها سەرنجی دایە ژیانی ژمارەیەک لە چەند هۆزێکی ڕووەک و تەبا. بە گشتی هەرچیەکی ببینیایە و سەرنجی ڕابکێشایە لە یادداشتەکەیدا هەمووی دەنووسی. ئەم یادداشتەی لە دواییدا بووە بنچینە و کڕۆکی بەرهەمەکەی پاشەڕۆژی. داروین لە ساڵی 1936ی زایینیدا گەڕایەوە بۆ نیشتیمان. لەو بیست ساڵەی دواییندا چەند نووسراو و پەڕاوێکی بڵاو کردەوە کە بووە هۆی ناوبانگی و دانانی بە یەکێ لە سروشتگەرا مەزنەکانی ئینگلترا. لەو باوەڕەدا بوو کە جۆرەکانی ڕوەک و تەبا هەروەکو خۆیان نەبوون، بەڵکو لە چاخەکانی جیۆلۆجییەوە ڕا گۆڕانکاری بەسەردا هاتووە. پاش خوێندنەوەی یەکێ لە وتارەکانی تۆماس مالتۆسی زانا، بیرێکی بۆ هات دەربارەی بەربەرەکانی مانەوە و سروشت بژارە. لە دواییدا پەڕاوە گرنگ و بەناوبانگەکەی بڵاوکردەوە بە ناوی مانەوەی بنەچەکان لە کێشەدا بۆ ژیان. لە سەردەمی ژیانیدا مشتومڕێکی زۆر کرا لەسەر ئەو بیرانەی کە لە پەڕاوە نوێیەکەیدا بڵاوی کردبووەوە بە ناوی داکەوتنی مەردم و بژارەی سەبارەت بە ڕەگەز. لەم پەڕاوەیدا ئەو بیرکە دێنێتە پێشەوە کە گوایە مەردم لە گیانەوەرێک کەوتووەتەوە کە بە مەیمون دەچێت. ئەم پەڕاوەی ئارتینی لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە ئارتین واتە تێنی ئاگر کۆتایی پەراوێز مشتومڕی زیاتر خۆش کرد بەڵام دەروین بە هیچ جۆرێک خۆی نەدەخستە ناو ئەو مشتومڕەوە چونکە لە گەڕانەوەیدا تەندروستی بەرەو خراپی دەچوو لەگەڵ ئەوەیشدا لایەنگیرانی بیردۆزەکەی زۆر بەتوندی و بە جۆشەوە بەرگریان لە بیرەکانی دەکرد ئەو بەرگرییەش زیاتر لە خودی تۆماس هێکسلدا بەدی دەکرا کە زانایەکی لێهاتوو و قسەزان و زارا بوو. ئا بەم چەشنە زاناکان لە دواییدا بڕوایان بە ڕاستی بیردۆزەکانی داروین هێنا، ئەویش بەر لە مردنی کە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و دوو زایینی دەکات. داروین دامەزرێنەری بیرکی گۆڕانکاریی جۆرەکانە. هیچ کەسێک پێش خۆی ئەم بیردۆزەی نەبووە. ئەو کارە گرنگەی داروین کە پێی هەستا و نەبێت تەنها هەر پەسنێکی، لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. پەسن واتە وەسف. کۆتایی پەراوێز. میکانیکی بخاتەڕوو لە سروشت بژارەدا، بەڵکو بڕێکی زۆریش لە بەڵگە زانستەکان دەخاتەڕوو بۆ پتەوکردن و دڵنیایی گریمانەکانی. ئەوەی شایەنی باسە ئەوەیە کە داروین ئەو بیردۆزەی داڕشتوە بە بێ ئەوەی هیچ پەنا بەرێتە بیردۆزەکانی زگماکزانی یان زانیبێتی لە بارەیەوە. لە سەردەمی ژیانی دارویندا هیچ کەسێک نەیدەزانی چ ڕێگەیەک ئەو خووکارانە لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. خووکار واتە خەسائس. کۆتایی پەراوێز دەگوازێتەوە لە نەوەیەکەوە بۆ نەوەیەکی تر ئەوکاتەی کە گریگۆر مەندەڵ لە قانوونەکانی زگماکی دەکۆڵیەوە، هەر ئەو کاتەیش دەکات کە داروین بە نامە زانستییەکانیەوە خەریک بوو. لەبەر ئەوە کارەکانی مەندەڵ کە تەواوکەری کارەکانی داروین بوو، تا ساڵی هەزار و نۆ سەد ی زایینی نەدەزانرا و کەسیش هێشتا نەیبیستبوو. هەر ئەو ساڵەیش بوو کە بیردۆزەکانی داروین زانرا و بڵاویش بۆوە. ئەو بیرانەی داروین بە سەر بیرکردنەوە ئاینیەکاندا تەنیەوە. زۆر لە پیاوانی ئاینی دیان بڕوایان کردبوو بەوەی کە پەسەندکردنی بیردۆزەکانی داروین دەقۆزرێتەوە و دەبێتە هۆی گومڕایی لە باوەڕی ئاینیدا. هەرچەندە بیانویان هەبوو بترسن، بەڵام لەگەڵ ئەوەیشدا ئاشکرایە ئەگەر چەند کارا و ترنگەیەکی تر هەبووبێت و کارێکی گرنگیان گێڕابێت لە ڕماندنی بیرکردنەوەی ئاینیدا، تەنانەت لە ئاستی جیهاندا، ئەوە بیردۆزەکەی داروینە. کە هەرچۆنێک بێت، گۆڕانکارییەکی گەورە و مەزنی هەبووە لە ڕێبازی بیرکردنەوەی مەردومدا سەبارەت بە پسات. ئیتر ئەوە نەما وەکو جاران ڕەگەزی مەردوم جێیەکی سەرەکی بگرێت لە نەخشاندنی سروشتدا. واتە ئێستا دەبێت خۆمان دابنێین بە جۆرێک لەو فرە جۆرانەی کە دەژین لەسەر زەویدا.